تۆپ و تفەنگ لەو مەتەرێزانە سەریان دەرهێنابوو، ئەگەرچی نەدەتەقین بەڵام دەتگوت، دەڵێن چیایینە، بە هێمنی دانیشن، بۆ خۆتان پیاو بن، داکاسێن. داغستان کەی برینەکانت ساڕێژە بن، چما ئەو ماوە درێژە تەنیا بۆ پارچە تیشکێک دەجەنگای، تۆچ تۆ شاخت هەن، هەرچەندەی خوێنیان بەسەردا بڕژێ هیچ گوڵێکیان لێ شین نابێ، یاخود خوێنی تۆ شەرابە و داگیرکەرەکان دەینۆشن. خەڵکی ئەم شاخانە غەمبارن، ڕووبار و باڵندە غەمبارن، ڕێی ئازادییان لێگیراوە و تەنیا بە مردن لەم بەندیخانەیە ڕزگار دەبن. حاکمێک کە داغستانی بەجێهێشت گوتی، وڵاتی کێویانە. یەکێکی تر نووسیویە، لەسەر زەوی ئاسایی ناژین، لەسەر هەڵدێران دەژین. سێیەم گوتوویە، کێوی وا ئەو خاکەشیان لێ زیادە کە هەیانە. بەڵام تا لەو کاتە دواکەوتووەشدا دەنگی لیرمنتۆف و دۆبرۆلۆبۆڤ و چێلنیڤسکی و بیستۆجیڤ و. مارلینسکی و بێرگۆف دەزرینگایەوە. بەڵێ، ڕووسیای قڕاڵی هیوای تێدا بوو لە چیاییان بگەن و قسەی باش دەرهەق گەلی داغستان بکەن. وای، ئەگەر بهاتایە چیایی لە زمانیان گەیشتبان! داغستانی بە تەنێ لە ژێر سەرکردایەتی شامیل دژی قڕاڵ دەجەنگان، بەڵکوو ڕووس و پۆڵۆنیش پاش ڕاپەڕینەکەی 1663 هەڵاتن و خۆیان گەیاندە قەوقاز. ئەو جیتیار ڕوسانەی لە دەست ڕێمی بەندایەتی هەڵاتبوون چەکیان بۆ هێزەکانی شامیل دروست دەکرد. دەڵێن پاشان کە قراڵ شامیلی گرت و نەفی کالوگەی گرت شامیل لەوێ تووشی سەربازە ڕووسەکانی گۆرین هات. چیاکانی داغستان بەفری سپی جاویدان و تاریکی شەوی جاویدانیان بەسەرەوەیە. جاریکیان کە سلێمان ستالسکی سەیری خاکی باوک و باپیرانی دەکرد وای گوت. باوکم جاریکیان نووسیویە لەوەتی داغستان خراوەتە زیندانێ هەموو مانگیەک سی و یەک ڕۆژە. ئەبو تالیب گوتویە چیاکان ئێمە و ئێوە لە زیندانێکداین. خاتوو ئەخیل مارین لە گۆرانیەکاندا دەڵێ تەنانەت بزنە کێویەکانیش بەشداری خەممان دەکەن. مەحموود ڕایماڵی، ئەم دونیایە شایەنی بیرکردنەوە نییە، ئەوەی خۆراکی خنکاڵی بێ گەورەترین ناوبانگی دەبێ. باتیرایی گوتویە، گەورە بە تەپڵی سەری گچکە دادەدا، گچکە تەنیا لە چیرۆک و ئەفسانەدا شادومانە. ئەحمەد مۆنگی کۆبابچی دوای ئەوەی دونیا گەڕاگەیشتە ئەو ئەنجامە، بەختیاری لە هیچ شوێنێکە نییە. بەڵام ئیرجی کازاک نووسیویە، داغستانی دەبێت لە هەموو شتێک داغستانی بێت. هەمان باتیرای پێش مردنی نووسیویە، یاخوا پیاوی ئازا قەت توخمی منۆخی لێ نەکەوێتەوە. مەحموود خۆیژی گوتویەتی، ئەگەر نێری لە ناو شاخی تاریک هەڵەتەبێ، یان رێی خۆی نەدۆزیەتەوە، یان دەمرێ. ئینجا. ئەبو تالیب گوتی، بەم زووانە بروسک بە سەر ئەم دونیایەدا دەگرمێنێ، دەبا گرمەی هەر بەرز بێ. کە وەختی داهات بروسکەکە دەنگی هات، لە دوورەوە چەخماخەی دا، یەکسەر نەهاتە داغستان، بەڵام هەموو شتێک بە خەتێکی سوور ببوو بە دوو بەش، مێژوو، چارەنووس، ژیانی هەر کەسێک و هی هەموو مرۆڤایەتی، ڕق و ئەوین، بیر و خەون، هەموو شتێک ببووە دوو بەش، وا بروسکە داوێ. لە کوێ؟ لە سەرانسەری ڕووسیا. چ شتێ دەبروسکێنێ؟ شۆڕش. شۆڕشی کێ؟ ڕۆڵەکانی گەلی چەوساوە. ئامانجی. ئەوەی هیچ نەبوو دەبێ بە هەموو شت. ڕەنگی. سوورە. گۆرانی. بە بەرەنگاری دوا شەڕ بین. سوپای. هەموو برسی و بە ئازارەکان سوپای گەورەی چەوساوە. زمانی، نەتەوەی، بە هەموو زمانێکە، هی هەموو نەتەوەیەکە. سەرکردەی، لینینە. شۆرش دەبێ چ بە چیاییەکی داغستان بڵێ؟ ڕوونی کەوە. پاڵەوان و گۆرانیبێژەکان زمانی شۆرشیان وەرگێڕایە سەر هەموو زمانەکانی داغستان. ئەی گەلەکانی داغستان کە سەدان ساڵ چەوساونەتەوە. شۆرشی مەزن هاتۆتە ماڵمان، کێڵگەکانمان، پێچی ڕەوەزە شاخەکانمان، گوێی لێ بگرن و یاریدەی بدەن. وشەی وای بۆ هێناون هەرگیز نەتان بیستووە پێتان دەڵێ براینە. ڕووسیای نوێ دەستی بۆ درێژ کردوون. دەستی بگرن. دەستی لەگەڵ دەست تێکەڵ بکەن و مستێکی توند پێک بێنن. هێز و دڵسۆزیتان لەوەدایە. ڕۆڵەی شاخ و دۆڵان. پەنجەرەتان بە ڕووی دونیادا بکەنەوە. بەخێرهاتنی نەک هەر ڕۆژێکی نوێ، بەڵکو چارەنووسێکی نوێ بکەن. بڕۆن بەرەو ئەو چارەنووسە بڕۆن. ئێستا چیدی پێویست ناکات سوەرد بۆ بەهێزان دابنەوێنن. لەمەودوا هیچ دوژمنێک سواری ئەسپتان نابێت، لەمەودوا ئەسپی خۆتان بۆ خۆتانە. بەم چەشتە زمانی ئاورۆرا وەرگێڕرایە سەر زمانەکانی داغستان، مەحەج، ئۆرۆبی، ئۆسکار جەلال، قازی محەمەد، محەمەد میرزا هارون و موریدەکانی تری شۆڕش، کە باش لە کێشە و بێشەی داغستان گەیشتبوون وەریان گێڕا، بەم جۆرە داغستان بەرەو پێشەوە، بەرەو چارەنووسی خۆی چوو. چیاییەکان ڕەنگ و گۆرانی شۆڕشیان قبوڵ کرد. بەڵام دوژمنەکانی ترسان. بروسکە بە سەر سەریانەوە گرماندی. زەوی لە ژێر پیانەوە لەرزی. دەریا لە بەر دەمیانەوە هەڵچوو. شاخ لە پشتیانەوە هەڕفی. دونیای کۆن هەژا و هەرەسی ئەنا بیرازێکی قووڵ دەمی بەش کردەوە. دوژمنەکانی شۆڕش کە بە خۆیان دەگوت دۆستی داغستان پاڕانەوە. دەستمان بگرە. ئێوە دەستان بە خوێن ئالوودە بووە بوەستە مەڕۆ ئاوردەوە داغستان چ هەیە؟ چ هەیە هەتا ئاوڕی لێ بدەمەوە گەر گرانی و درۆ و تاریکی و خوێنە داغستان داغستانی خنجیلە بۆ کوێ دەچی دەچم لە شتی گەورە دەگەڕێم هەڕوو گیڤیان کرد وەکو بەلەمێکی بچووکت لێ دێ لە دەریالووشێکی گەورە ون دەبیت زمانت ئاینت ڕەوشتت تەپڵەت سەرت بزر دەبێ من لە ڕۆیشتنی سەر کلکە شاخی تەنگەبەرەوە ڕاهاتووم تازە بترسم نەکو لە ڕاستەڕێدا لاقم بشکێ زۆر بە دوای ئەم ڕێگایەدا گەڕاوم قەت داوەمویەکی سرم ناکەوێ قەلەکان قیڕاندیان گورگەکان لوراندیان داخستان چەتەیە دەفەوتێ داخستان ڕزگارکەن هاواریان کرد گەفیان کرد کوشتیان بڕیان فێڵیان دامەزران وای زۆر بوون ئەوانەی ویستیان بەر بە هاوێنە چراویجی داگیرسا و ئەوانەی ویستیان پردی گەورە بڕمێنن ئاڵایەک جێگەی بۆ ئاڵایەکی دی بەجێهێشت. دزێک بۆ دزێکی دی. وەک کەپنکی شەوی ساردی زستانان داغستانیان بەم لا و ئەو لادا راکێشا و زوێر بە زوێریان کرد. ئەویش وەک بزنە کێوی تێکۆشا و زنجیرەکانی پساند. هەر کەسە دەیویست وەکو دڕندەی برسی و چاو چنۆک هەڵیلووشێ، زۆر راوکە و خۆیان. خۆش کردبوو بی پێکا. من نەجمەدین کۆتسنیسکیم ئیمامی داغستانم گەل لە گوندی ئاندیدا هەڵیبژاردووم شیرەکەم بە دوای ئەو تەپڵانەدا دەگەڕێ کە تیلمەی سوریان بەسەرەوەیە یەکێکی تر کە ناوی ئۆزۆن حاجی بووم ڕاندی برای دینینە موسڵمانینە وەرنە دوم من ئاڵای سەوزی ئیسلامەتیم هەڵکردووە میر نوخبەک تارکۆفسکی نەڕاندی تا سەری دوا بۆڵشەڤیک داغێوە نەکەم لەسەر بڵندترین چیای داغستانێ نەچەقێنم چەکم دانانێم لەو ساڵەدا بوو کە کۆڵۆنێڵ کاتی ماز عەلی خانۆڤی سوپای قاڵ کۆشکێکی بۆ خۆی لە قونزاغ دروست کرد چیایەکی بانگ کردە ناوێ بۆ ئەوەی خانووە نوێکەی پیشان بدا زۆر لە خۆی و لە کۆشکەکەی ڕازی بوو، لە کابرای پرسی، باشە کۆشکەکەم خۆشە؟ چیاییەکە وەڵامی دایەوە، بۆ پیاوێک کە لە گیانەڵادا بێ زۆر باشە. بۆ؟ بۆچی من دەمرم؟ نا، نا، شۆڕش! کۆلۆنۆڤ عەلیخانۆف گوتی لێ ناگەڕێم بێتە خۆنزاخ خۆی هەڵدایە سەر ئەسپەسپیەکەی یەکێکی تر لەگەڵ پاشا و بەگلەرەکانی تورک هاتبوو گوتی من سعید بەگم نەوە و نەوەی ئیمامی ئیمام شاملم لەلایەن سوڵتانی تورکەوە هاتووم بۆ ئەوەی بۆ ئەوەی بە سوپای ئەوەوە داغستان ڕزگار بکەم بیکەم خۆ هەڵ کورتێن و تاقمەیەکی نێراوی ئینگلیزی کە هاتن داغستان هاواریان کرد ئێمە دۆستی داغستانین. کۆلۆنێل پێچەراخۆفی سوپای قاڵ هەوای پەڕییە سەر و پۆرت پێترۆفسکی کاول کرد، داغستان قەنتەرەی ڕوو لە باکۆیە. قوفڵێکی توند بەو قەنتەرەیەوە دەکەم. میوانی ناخوندی زۆر بوون، زۆر دەستی پیس و پۆخڵ کراسی بەر داغستانیان دڕی، زۆر ناو بیسترا، زۆر بە. ورشەی هات. زۆر شەپۆل لەسەر تاشەبەردان شکانەوە. دوژمنەکان هەڕەشەیان کرد، داغستان ئەگەر بۆمان دانەهێنی، فرێت دەدەینە ناو دەریا و بە خنکانت دەدەین. لەو کاتەیا باوکم نووسی، داغستان وەکوو گیاندارێکە باڵندە لە هەموو لایەکەوە دۆندۆکی لێ بدەن. تەقە بوو. ئاگر باری. خوێن دەڕژا. شاخەکان دووکەڵیان دەدمان. گەنم دەسووتا. گوند وێران دەبوون. نەخۆشی خەڵکی هەڵدەوەراند. قەڵا ئەم دەست وەو دەستیان پێ دەکرا. ئەمە هەمووی، هەمووی چوار ساڵی خایاند. چیاییەکان دەیانگوت، زەویمان دەفرۆت، ئەسپمان پێ دەکڕی. مانگامان دەفرۆت، شمشێرمان پێ دەکڕی. ئەسپی بێسوار دەیانحیلاند. قەلەڕەش کە چاوی شەهیدانیان دەدەیێت. ئەو کاتە باوکم داغستانی لەگەڵ کەورێک بەراورد کرد کە زۆر ڕووباری جۆر بە جۆری بەسەردا ڕژابێ بەڵام دایکم لەگەڵ ماسییەکی بەراورد کرد کە دژی شوو بوو تەوژم بە گوڕ مەلەوانی بکات. ئەبو تالیب دەگێڕێتەوە، وڵاتەکەمان گوێی لە زۆر بۆقی لێدەر بوو خۆیشی بۆق لێدەری بەتەلیۆنی پارتیزان بوو. ئەمڕۆ پێنووس ئەو مێژووە تۆمار دەکات کە ئەو کاتە بە شمشێر نووسرابوو. ئەمڕۆ ئەو زانایانەی لەو کاتی دەکۆڵنەوە ناوبانگ و دەستکەو بەتای تەرازوو هەڵدەسەنگێنن. زاناکان پیلەکە دەکەن و لەسەر نرخاندنی پاڵەوانەکانی دەکەونە بەربەرەکانێ. بەڵام ئەو پاڵەوانانە شەڕی خۆیان کرد و بڕایەوە. بەلای منەوە ئەوەندە ناهێنێ داخۆ کێ یەکەم بووە و کێ دووەم و کێ سێهەم. گرنگی لە شوێنێکی تردایە. شۆڕش خەنجەری خستۆتە کاڵان و بەلاچکی سەکۆی خوێنی لە سەر دوا دوژمنی کوژراو سڕیوەتەوە. چیاییش خەنجەرەکەی کردووەتە داس، قەمەی توڕ هەڵداوەتە ناو بەردی قەدشاخان، خۆی دە سەر هەوجار داهێناوە، زەوی دەکێڵێ، گایەکانی دەنگ دەدا، قر شەی لە عارەبانە بار دەکا. داغستان کە ئاڵای سووری لە سەر بەرزترین تۆپکە دادەشەکایەوە سمێڵی با دەدا، کەشیدەی ئیمام گۆتسنسکی ساختەچی کردووەتە داوەڵ و گۆتسنسکی خۆیشی سزای خۆی لە شۆڕش وەرگرت، لەبەردەم دادگا گوتی، قڕاڵ شامیلی نەکوشت، دەستیان لە مویەکی سەری نەدا، ئەدی ئێوە بۆچی ئەمن دەکوشت؟ داغستان و شۆڕش وەڵامیان دایەوە، شامیلیش بوایە سەری پیاوی وەکو تۆی دەپەڕاند. شامیل دەیگوت، پیاوی خاین لە ژێر زەوی بێ باشترە نەک لەسەر زەوی، بەڵێ!